لە ڕۆژی پانزەم لە دوای دەرچوون لە تەبەس کەشتی فیرعون گەشتە سەرزەمینێک کە هی هیچ خۆیان نەبووە ئەو زەوییە لە کەنارەکانی نیل بوو تەخت بوو کەمێک دوورتر چەند گردێکی لێبوو بەڵام داری پێوە نەبوو چەند شوانێک لەوێ لە کەناری ڕووبارەوە خەریکی لە وەڕاندنی مەڕەکانیان بوون فیرعون لەوێ لە کەشتی دابەزی و ئەو زەوی خستە ژێر دەسەڵاتی ئاتونە وتی لێرەدا شارێک دروزەکەم و ناوی ئەنێم شاری ئاسۆی ئاتون لە دوای کەشتەکەی فیرعونەوە ئەو کەشتیانەش کە لە دواوە بوون گەشتنە کەنار و سەرنشینەکانی دابەزین فیرعەون بیناسازەکانی خۆی بانگ کرد و وتی ئەبێ لێرەدا شارێک دروست بکەن و هەر یەکێک لەوانەی کە لەگەڵیدا بوون پارچە زەویەکی داپیان بۆ دروستکردنی خان و لەو شارەدا بە پێی نەخشەکەی ئەخناتون ئەبواە پێنج شەقام لە باکوورە و بەرەو باشوور و پێنجی تریش لە ڕۆژەڵاتەوە بۆ ڕۆژ ئاوا دروست بکرێت لە هەر جێگایەک لە زەوییەکە خانوویەک دروزەکرا کە هاوشێوەی خانووەکەی بەرامبەری بوو بەپێی فەرمانی فیرعەون بەرزی هیچ خانوویەک نەئەبوو لە خانووەکانی تر زیاتر بوایە و لە هەر ماڵێک ژمارەی ژوورەکان و جێگای چێژ لێنانیان ئەبوایە وەک یەک بواە فیرعەون ئەویست کە لەو شارەدا هەموو یەکسان بن و کەس خۆی بە زیاتر نەزانێت و سوپاسی ئاتون بکەن کە ئەم یەکسانی بۆ ئەوان هێناوەتە کایەوە بەڵام کاتێک کە شارەکە دروزەکرا بیستم کە هیچ یەکێک لەوانەی خەریکی دروستکردنی خانون سوپاسی ئاتون ناکەن و بە پێچەوانەوە نەفرەتیان لە ئاتون و فیرعو نەکرد کە بۆچی فیرعون ئەوانی لە تەبەسەوە بۆ شوێنێک هێناوە کەنە ئاوەدانی و لێ و نەمەیخانە هیچ ژنێک لەو خانووی کە بۆ ژیانی خۆی و مێردەکەی درۆزەکرا ڕازی نەبوو چونکە ژنەکان ئەیانەویست لە بەردەم ماڵەکانیاندا ئاگر بکەنەوە چێژ لێبنێن لە کاتێکدا کە لە ماڵەکانی شارە تازەکە ئاگردان لە ناو خانۆکەدا دروستکرا بوو. ئەوانەی لە تەبەز لە ناو ئەو خانوانە ئەنووسن کە بنی ژوورەکان لە دای دروست کرد بوو، کاتێک کە بینیان لە شاری نوێ بنی هۆدەکان بە خشت فەرشەکرێت، ناڕزاییان دەربڕیوتیان خشت بەهۆی بەسەرا ڕۆشتن ئەبێتە تەپوتۆز و ئەرکی گرانە. هەروەها لە گڵە سوورەکەی ئەو وڵاتان ڕازی نەبوون و ئەیانوت ئەم خاکە لە دوای ئەوەی کەوشک بووە درزەبات و ئەشکێت. دانیشتووانی خانووەکانی ئەو شارە ئەیانویست لە بەردەم خانووەکانیاندا سەوزە بچێنن، بەڵام فیرعەون چاندنی سەوزایی لەناو شار قەدەغە کردبوو، پارچە زەوییەکی لە دەرەوەی شار دابوو هەر یەکێک لەو ماڵانە کە لەوێ سەوزە بچێنن، بەڵام دانیشتووانی شارەکە گلەییان ئەکرد کە زەوییەکانیان لە ڕووبارەوە دوورە و هێنانی ئاو لە نیلەوە بۆ ئەوان زەحمەتە. ژنەکان لە ناوەڕاستی شەقامەکانی شار تەنافیان لەم بەر بۆ ئەو بەر ئەبەست و جلە شۆراوەکانیان لەسەر ئەو تەنافە هەڵەخست بۆ ئەوەی وشک ببێتەوە و فرعون ئەم کارەشی قەدەغە کردبوو هەروها وتبووی کە خەڵکی نابێت مەڕوو بزن لە خانوەکانی شاردا ڕابگرن بەڵام ژنەکان گوێیان نەئەدایە ئەم فەرمانە و مەڕ و بزنیان لە ماڵەکانیاندا ڕاگرت. لەگەڵ ئەوەشدا وردە وردە خوێیان بە شارە نوێیەکەوە گرت و ئەگەرچی تەبەسیان فەرامۆش ناکرد، بەڵام منەمزانی کە ئەگەر پێیان بوترێ بڕۆن بۆ تەبەس هیچیان ئامادە نەبوون کە بگەڕێنەوە. دوایی وەرزی پایز و هەڵچوونی ئاوی نیل هاتەوە و ئێمە وامانزانی بە بۆنەی بەرزبوونەوەی ئاوی نیل فیرعەون ئەگەڕێتەوە بۆ تەبەس، بەڵام ئەو لە کەشتیەکەی خۆیدا مایەوە و لەوێوە ئەی ڕوانیە کار و باری دروستکردنی خانووەکانی شاری ئاسۆی ئاتون هەر بەردێک کە ئەخرایە سەر بەردێکی تر ئەبووە هۆی خۆشحاڵی فرعون و ئەم بینی کاتێک خانیۆک لە تەواو بووندا بوو پێ ئەەکەنی فرعون بەشێک لەو زێڕ و پارەی کە لە پرزگەی ئامون دەستی کەوتبوو لە دروستکردنی خانوەکاندا خەرجی کردو هەموو زەویەکانی ئامونی بەسەر ئەو هەژارانی کە حەزیان لە جوتیاری بوودا بەش کرد ئەخناتون بۆ ئەوەی بازرگانەکانی تەبەس تەنگاو بکا، کەلوپەلی هەموو ئەو کەشتیانەی کڕیەوە کە بەرەو بەشی سەرووی ڕووباری نیل و شاری تەبەز ئەڕۆشتن و بە شێوەیەک بۆ دروستکردنی شاری نوێ پەلەیە کرد کە نرخی دار و بەرد بەرز بووە و ئەگەر پیاوێک بیتوانیبایە لە یەکەمین تاڤگەی ڕووباری نیل کە ئەکەوێتە تەنیشت دارستانە گەورەکانەوە تەنها یەک جار داری بۆ شاری ئاسۆی ئاتون بهێنایە دەوڵەمەند دەبوو. کرێکارێکی زۆر هاتبوونە شاری ئاسۆی ئاتون و لە کەناری نیل لەو خانوانی کە بە قامیش دروزەکان نیشتەجێ ببوون و لە بەیانیەوە تا ئێوارە خشتیانە بڕی و لە کوورەدا گەرمیانە کرد و ڕێگەوبانەکانیان تەختە کرد و جۆگایان بۆ ئاودێری دروزەکرد لە دوای تەوابوونی بەرزبوونەوەی ئاوینیل هەزارەها داری گەورە و داری میوان لە دەوروبەرەوە هێنا و لەو شارەدا چاندیان هەندێ لەو دارانە ساڵی دوایی میوەیان گرت و خودی فیرعون لەو دارانە میوەی چنیەوە لەو کاتێک کە بیناساز و وەستا و کرێکارەکان خەریکی کارکردن بوون و کەشتەکان بەرد و داریان ئەهێنا منیش ئیشم زۆر بوو چونکە هێشتا کاری و شکردنەوەی زەلکاوەکانی شارە نوێەکە تەواو نەببوو کرێکارەکان بەهۆی بوونی ئاوی وەستا و زەلکاوەکان تووشی نەخۆشی ئەبوون یەکێک لە کارە بەسوودەکان کە ئەنجامدرا دروستکردنی دارە ڕاکەی کەناری ڕووبار بوو کاتێک کە دارە ڕاکە تەواو بوو باربەرەکانی ڕووبار لە مەترسی تیمساحەکان پارێزران. بەر لەوەی جێگای بارداگرتنی کەناری ڕووبار تەواو بێ کۆڵبەرەکان ناچار بوون بچنە ناو ئاوەکەەوە بۆ ئەوی بتوانن باری کەشتەکەیان بگەێنە وشکانی و لە ناکاودا هاوار یەکێک لە باربەرەکان بەرزە بوو و ئەوانی تر ئەیانزانی کە تیم ساحێک پەلاماری ئەو بەدبختەی داوە بینینی دیمەنی باربەرێک کە نیوەی لەشی لە ناو دەمی تیم ساحێکدایە زۆر ترسناکە و بەر لەوەی بتوانن بەدەنگیەوە بچن تیمساحەکە ڕایەکێشێتە ژێر ئاوەکەوە بۆ ئەوەی لە کونێکدا بیشارێتەوە تاکوو لە دوای ئەوەی لاشەی باربەرەکە بۆگەن بوو ئینجا بیخوا بۆیە ناچار بوون کۆمەڵێ ڕاوچی تیمساح لە شوێنی ڕژاندنی ئاوی ڕووباری نیل بۆ ناو دەریاوە بهێن و زێڕیان بدەنێ بۆ ئەوەی مەترسی تیمساحەکان لە ناو ببەن و ئەوان لە ماوەیەکی کەمدا تیمساحەکانیان کوشت ئەگەرچی تا کاتێک کە دارە ڕای بارداگرتنەکە تەواو نەببوو و مەترسی تیمساحەکان هەر مایەوە. بیستم کە ئەو تیمساحانەی لە شاری ئاسۆی ئاتون بوون، هەمان ئەو تیمساحانەن کە لە تەبەسەوە بە دووی کەشتیەکەی فیرعەونەوە هاتبوون، چونکە پێشبینیان ئەکرد کە دیسانەوە خۆراکێکی بەتامیان بەنسیب بێ. من ناتوانم لەوە تێبگەم کە تیمساح چۆن ئەتوانێ لە نێوان بەڕێکەوتنی کەشتی فیرعەون لە تەبەس تا گەیشتنی بۆ شاری ئاسۆی ئاتون و دەستکەوتنی نێچیر هێڵی بە پەیوەندی دروست بکە بەڵام لە زۆر کەسم بیستووە کە تیمساح گیانەوەرێکی زیرەک و ژیرە بۆیە لە دوای ئەوەی ڕاوچەکان هاتن و دەستیان بە کوشتنی تیمساحەکان کرد ئەو گیانەوەرە ترسناکانە و وایان بە باش زانی کە لەو شارە بڕۆن و ئەگەر عاقل نەبوونایە ئەو جێگەیان بەجێ نەئەهێشت و کۆچکردنیان لەوێ بەڵگەی ژیری ئەو گیانەوەرەیە چونکە تێگەیشتن کە ئەگەر بمێنەوە هەمویانە کوژرێن بەڵام لە دوای چۆڵکردنی کەناری شاری ئاسۆی ئاتون ڕێگەی تەبەسیان گرتەبەر چونکە لەوانەیە وە ئەنزانی بێ کە هێشتا ناوەندی فەرمان ڕەوای هورم هەب لە تەبەسە و لەوانەیە دیسانەوە لاشەی کوژراوەکان فڕێ بدەنە ناو ئاوەکە و بە ئاوساوی بەسەر ئاوەکە بکەون پاش ئەوەی ئاوی نیل لە دوای بەرزبوونەوە کشایە دواوە، هورمهەب کە لەلایەن فیرعەونەوە ڕاسپێردرابوو سوپا هەڵوەشێنێتەوە و سەربازە ڕەشپێست و شەردەنییەکان ئیزن بدا، بەڵام ئەمزانی کە فەرمانەکەی بە تەواوەتی جێبەجێ ناکا، بۆ شاری ئاسۆی ئاتون هات. هورمهەب لەبەر ئەوە لەشکرەکەی هەڵناوەشاندەوە، چونکەی زانی کە سووریا شۆڕشەکات و میسڕ بۆ کوژاندنەوەی ئاگری ڕاپەڕینی سووریا پێویستی بە سوپا هەیە، بەڵام فیرعەون باوەڕی بە ڕاپەڕینی سووریا نەبوو، ئەیوت، سوریا هەڵناگەڕێتەوە و باشتر وایە کە سەربازە ڕەش پێستەکان و شەردەنیەکان کە لە میسڕ نەفرەتیان لێکردن ئیزن بدرێن و بۆ وڵاتی خۆیان بڕۆن و خەڵکی چیتر ئەوان نەبینێت لەو ڕۆژەوە کە هورم هەب هاتە ناو شاری ئاسۆ هەر کاتێک کە پێویستی ڕاگرتنی سوپای لە لای فیرعون باسە کرد گفت و گویەک بەم شێوەیە لە نێوانیاندا دەست پێکرا هرم هەب ئەیوت بار و دۆخی سوریا زۆر شڵەژاوە میسریەکان لەوێ زۆر لاوازن و ئەگەر ڕاپەڕین دەست پێ بکا میسریەکانی سوریا لە ڕۆژ یەکەمدا لە ناوەچن و تۆ ئەبێ لەشکرێکەت هەبێ کە بتوانێ پێش لە هەڵگیرسانی شۆڕشی سوریا بگرێ ئەخناتون وەڵامی ئەدایەوە ئایا تۆ وێنەکانی کۆشکەکەی منت لەم شارەدا بینیوە؟ ئایا ئەوەش ئەزانی کە وێنەکێشەکان هەندێ شێوەی وەک وێنەکانی کریتیان لەسەر دیوارەکانی من کێشاوە؟ ئەگەر تۆ بیبینی تێگەی کە بە جۆرێک نەخشێنراوەکەوا زانی ماسیەکان لە ناو ئاوەکەدا خەریکی هات و چۆن و مراویەکان لە هەوا دافڕن بەڵام سەبارەت بە سووریا من لەو باوەڕەدا نیم کە لەوێ شۆڕش بەرپا بێت چونکە خاچی ژیانم بۆ پاشاکانی سووریا نردووە و پاشای وڵاتی ئامورۆ لە سووریا ئەوەندە لەگەڵ مندا دۆستە کە پەرستگایەکی بۆ ئاتون دروست کردووە ئایا تۆ تاقە گەورەکەی بەردەم کۆشکەکەی منت بینیوە کە بۆ ئاتونم دروست کردووە من ڕادەسپێرم کە بڕۆی و ئەم تاقە ببینی چونکە شتێکی دیدەنیە و بیناساز و وەستاکان زۆر بە جوانی دروستیان کردووە و من نەمویست بۆ دروستکردنی تاقەکەی ئاتون بەندەکان لە کانگا بەر دەربکەن و ئازار بکێشن و فەرمانمدا بەخش دروستی بکەن. هورم هەب ئەی وت من هەر کاتێک کە دێمە کۆشکەکەتەوە تاقی ئاتون ئەبینم بەڵام ئاگاد لە پاشای ئامورۆ بێ ئەخناتون وەڵامی ئەدایە و ئەیوت من حەزەکەم ئەو لەو حانە ببینی کە ئەو بۆ منی نردووە بۆ ئەوەی بزانی کام پاشایە چۆن بۆ تە مریدی ئاتون و لەبارەیەوە پرسیار لە منەکە بۆ ئەوەی بیر و باوەڕی باتون بەهێزتر بێ هورم هەبەیوت من بایەخ بە لەو حەکان نادەم چونکە ئەگەر ڕۆژێک پاشایەک بێ هەڵگەڕێتەوە هەموو جۆرە لەوحە و پەیمانە گەخاتە ژێر پێیەوە و هیچ شتێک جگە لە بەکارهێنانی هێز ناتوانێت پاشاکان ناچار بکە کە ملکەچی تۆ بن. ئێستا کاتەوێت سوپاکە هەڵوەشێنمەوە هەر نەبێ بهێڵە لە سنوورەکان کۆمەڵی سەرباز ڕابگرم بۆ ئەوی دەستدرێژی نەکرێتە سەر خاکی میسر. ئێستا ئەو هۆزانی کە لە باشووری میسرەژین بۆ ئەوەی مەڕووماڵاتی خۆیان لە لەوەڕگەکانی میسر بلەوەڕێنن سنوورە بەزێن و دێنە ناو خاکی وڵاتەکەی تۆ و ئاگر بەرە دەنە خانووی ڕەشپێستەکان لە کاتێکدا کە ئەم ڕەشانە دۆست و هاوپەیمانانی تۆن و لەبەرەوەی خانوەکانیان لە قامیش دروستکراوە زوو ئاگری تێبەرە بێ ئەخناتون وەڵامی ئەدایەوە کە هۆی دەست درێژی کردنی هۆزەکانی باشوورە گەڕێتەوە بۆ هەژاری ئەوان و ئەگەر بیان توانیای لە وڵاتەکەی خۆیان مەڕ و ماڵاتەکەیان بلەوەڕێنن نە ئەهاتنە ناو میسرەوە بەڵام لەبەر نەبوونی لەوەڕگە ناچارن مەڕەکانیان بهێنە لە وەڕگاکانی میسر و ئەگەر ڕەشپێستەکانی باشوور لەگەڵیاندا بسازن و ڕێگا بدەن کاوان مەڕەکانیان بهێنە ناو لەوەڕگەکانیان هەرگیز خانووەکانیان ناسووتێنرێ. هورم هەب وتی، تۆ بە منڵی سوپا پەرت و بڵاو بکەم و سەربازەکان ئیزن بدەم بڕۆنەوە بۆ شارەکانی خۆیان، بەڵام ئایا ئەزانی کە بەر لە ئیزندانی سەربازەکان ئەبێ پاسەوانێکی بەهێز لە میسردا دروست بکرێ، چونکە ئەو سەربازانەی کە بەرەڵاکرێن تا ئەگەنە وڵاتەکەی خۆیان هەزارەها ماڵ تاڵانەکەن و دەستدرێژیەکەنە سەر هەزارەها ژن. فیرعەون وەڵامی دایەوە کە ئەمە تاوانی تۆیە کە لەبارەی ئاتونەوە قسەت بۆ سەربازەکانی سوپای من نەکردووە چونکە ئەگەر ئەوان ئاتونیان بناسیایە و بیان زانیە کە ئەو خوای ئاشتی و خۆشەویستیە بیریان لە تاڵان و دەستدرێژی کردنە سەر ئافرەتان ناکردەوە ئەمڕۆ لەم شارەدا لەبەرەوەی خەڵکی ئاتونە ناسن مەری تاتونی کچم بە تەنهایی پیاساکات و جگە لە ئاسکێک هیچ پاسەوان و هاوڕێکی نییە و هەرگیز ڕووی نەداوە کەس دەستدرێژی بکاتە سەری. من لەو باوەڕدام کە جگە لەوەی سەربازەکان ئیزن بدرێن ئەبێ گالیسکە جەنگیەکانیش لەناو ببرێن چونکە بونی گالیسکەی جەنگی بە پاشاکانی تر نیشانەدا کە ئێمە بەتەمای شەڕین بەڵام ئەگەر گالیسکە نەبێت وا تێگەن کە ئێمە بەتەمای شەڕکردنین هورم هەب بە گاڵتە پێکردنەوە وتی ئایا باشتر نییە گالیسکە جەنگەکانمان بفرۆشین چونکە من لەو باوەڕدام کە پاشای ئامرۆ لە سووریاوە یان هاتیەکان ئامادەن گالیسکەکانی تۆ بکڕنەوە بۆی ڕۆژێک لە دژی تۆ بەکاری بهێنن. ئەم گفتوگۆیی فرعون و هرم هەب چەند ڕۆژێک درێژەی کێشا و لە کۆتاییدا هرم هەب کە خۆڕاگر بوو توانی فرعون بە دووشت قایل بکە یەکێکیان ئەوە بوو کە لەسەر سنوورەکانی میسر سەربازگە ڕابگرێت و دووەمیان ئەوە بوو کە لە ناو میسر پاسەوان دابمەزرێنێت بۆی پارێزگار یاسایشی ناوخۆی وڵات بکەن فرعون وتی من بەمەرجێ ڕێگا ئەدەم پاسەوان دابنێت کە لە داهاتوودا نەتوانی وەکو سوپا کەڵکی لێوەربگری لەبەرەوەی ئەم پاسەوانانە نەبن بە هێزی سەربازی فرعون بڕیاریدا چەکەکان تەنها نەیزە ئەویش بەبێ سەرە نێزەی کانزایی بێ هۆرەمهەب بەم فەرمانە ڕازی بوو بەڵام لەو کاتێک کە خەریکی دروستکردنی پاسەوانی ناوخۆ بوو کە لە دوای هەڵۆشاندنەوەی سوپا سەربازەکانیش ئیزن بدا دوو نامەبەر یەک لە دوای یەک لە سووریاوە هاتن و ڕایانگەیان کە پاشای ئامورۆ لە دوای بیستنی جەنگی نێوان خی کۆن و خی نوێ و ڕۆشتنی فیرعون لە تەبەس و نیشتەجێبوونی لە شاری نوێ شۆڕشی بەرپا کردبوو و بە تەمای گرتنی دوو شاری نزیکی سووریایە کە یەکێک لەو دوو شارە مەژیدۆیە و ئێستا سەربازگەی میسری لە شاری مەژیدۆ گەمارۆ دراوە و داوای یارمەتی لە فیرعەون ئەکەن. فیرعەون لە دوای پێگەیشتنی ئەم هەواڵە بە هورمهەبی وت، من باوەڕ ناکەم پاشای ئامورۆ لە سوریا بە بێ هۆش شۆڕشی بەرپا کردبێت، وا هەست دەکەم فەرمانبەرانی میسری لە سوریا بێڕێزییان لەگەڵدا کردبێت و ئەویش تووڕە بووبێت و تا ئەو ڕۆژەی کە بۆم دەرنەکەوێت ئەم پیاوە بە هۆی هاندانی میسرییەکانەوە نەبووە هیچ کارێک بۆ تەمێکردنی ناکەم بەڵام ئەم ڕووداوە منی باگا هێنایەوە کە وەکو پێویست سەرنجم نەداوەتە سووریا و هاتەوە یادم کە تۆ هورم هەب کاتێک کە لە ئۆرشەلیم بووی لەوێ پەرزگایەکت بۆ ئاتون دروست نەکرد و ئێستا کاتی ئەوە هاتووە کە خۆم لە ئۆرشەلیم شارێک بۆ ئاتون دروست بکەم بۆی ببێت بە پایتەختی سووریا و کە مەژیدۆش ئارام بووەوە لەوێ شارێک بۆ ئاتون دروزەکەم چونکە مەژیدۆ ناوەندێکی بازرگانی گەورەیە و لەسەر ڕێگەی کاروانەکان و ئەگەر لەوێ شارێک بۆ ئاتون دروست بکەین زۆر ئاوەدانەبێتەوە هەرم هەب کاتێکم وەڵامی لە فرعون بیست لە تووڕیدا دەستکی قامچەکەی خۆشکاند و کەرتەکانی فرێدایە پێش قاچی فرعون و ڕۆشتە دەرەوە و بە منیوت ئەم پیاوە شێتە و لە جیاتیەوەی سوپا بنێرێت و پاشای ئامورۆ سەرکوت بکە ئەڵێت بە تەمام لە ئۆرشەلیم شار دروست بکەم و بیکەمە پایتەختی سووریا لەو ڕۆژانەی کە هورم هەب لە شاری ئاسۆ بوو سەبارەت بە سەفەرەکانی من پرسیاری زۆریە کرد و ئەویست بزانێت کە ئایا من توانیومە بەپێی ڕاستپاردەکەی ئەو زانیاری سەربازی لە وڵاتانە بەدەست بێنم یان نا کاتێک کە دەستم بە قسەکردن کرد و زانیاریەکانم بۆ جێڕایەوە زۆر بە وردی گوێ لێمەگرت و ڕۆژێکیان ئەو چێردەم نیشانیدا کە لە هاتیەوە هێنابووم و بە بینینی چێردەکە زۆر حەپەساوتی سینۆهە چێردە مسیەکانی ئێمە لە چاوم چێردە کە تۆڵی ئاسنیا وەک چێردی دار وایە هرم هەپ هەندێ پرسیاری لەبارەی سەربازەکان و کەلوپەلی جەنگی وڵاتان لە منەکرد کە مناڵانە ئەهاتە بەرچاو بەڵام دوایی تێگەشتم کە هورم هەب لەبەرەوەی خۆی سەربازە ئەو پرسیارانەی لێکردم بۆ نمونای پرسی کاتێک کە سەربازەکانی بابل مەشقەکەن یەکەم جار قاچی چەپیان پێشەخەنیان قاچی ڕاست یان ئەی پرسی لە هاتی ئەو ئەسپانی کە تێشووی گالیسکە جەنگیەکانن لە هاوشانی گالیسکەکاندا ئەڕۆن یان لە دوایەوە هەروەها ئیپرسی تای گالیسکەکانی بابل چەند نیوە تیرەی هەیە و ئایا قەراغی تایەکان بە کانزا داپۆشراوە یان تایەکان ڕووپۆشی کانزاییان پێوە نییە یەکێکی تر لەو شتانەی زۆر بەلایە و گرنگ بوو ئەوە بوو کە ئەیویست بزانێت کە وەزعی ڕێگاوبان و پردەکان لە هاتی و میتانی و بابل و وڵاتانی تر چۆنە هەموو ڕۆژێک نووسەرێک ئەهات و ئەو شتانی کە من لەبارەی بەندەرەکان و ڕێگاوبان و ڕووبار و ژمارەی سەربازانی وڵاتان ئەموت ئەی نووسی بۆ ئەوەی هەر کاتێک هورم هەب پێویستی پێی بێ سریان بکە بەڵام ئەو شتانی کە لەبارەی خویەکانی وڵاتان و باڵەخانە و بت و شێوەکاری و ئاوەڕۆی زێرابەکان و ئاو دەستە سەرنج ڕاکێشەکانی کریت کە بەردەوام ئاوی تیادا ڕەوان بوو بەلای هورم هەبەوە گرنگ نەبوو ئەیوت سەرباز پێویستی بەم جۆرە زانیاریانە نییە ئەو ڕۆژەی هورم هەب لە تووڕێیدا دەستکی قامچەکەی خۆشکان دوای ڕۆشتنی ویستی دەست لە کار بکێشێتەوە بەڵام ئەخناتون لەبەر ئەوەی خۆشیەویست منی ناردە لای هورم هەبووتی پێی بڵێ بێت لەگەڵ مندا ئاش بێتەوە چونکە من حەز ناکەم بە دڵ ڕەنجاییەوە لەمن جیابێتەوە هەرچەندە فیرعون و هرم هەب ئاش بوونەوە فیرعون قامچێکی تری داپێی بەڵام هرم هەب نەیتوانی فیرعون ڕازی بکە کە بۆ سەرکوتکردنی پاشای ئامرۆ لەشکر بنێرێتە سووریا هرم هەب کەمانەوەی خۆی بە بێسوو دەزانی بەرەو شاری مەمفیس کەوتەڕێ بۆ ئەوەی لەوێ ئێشکچی بۆ پاراستنی ئاسایشی ناوشار دابین بکات چونکە مەمفیس ناوەندی میسر بوو کەوتبووە شوێنێک کە مەودای نێوان باکوور و باشووری میسر لەو شارەوە یەکسان بوو لە دوای ڕۆشتنی هورم هەب فیرعون پێیوتم سینۆها ئەگەر ئاتون وای دانابێ کە سووریا لە ژێر دەسەڵاتی میسر دەربچێ هەر ئەوە باشترە کە ئیرادەی ئاتون سربگرێ چونکە داگیرکردنی سووریا لەلایەن میسرەوە جگە لە زیان هیچی تری بۆ ئێمە نەبووە وتم ئەخناتون ئەوەندەی من بەبیرم بێت و لە خەڵکم بیست بێ دەست بە سەراگرتنی سووریا لەلایەن میسرەوە سوودی بۆ میسر هەبووە چونکە میسر سوودی لە سامانە فراوانەکەی سووریا وەرگتووە فرعون وتی دەوڵەمەندی و سامان یەکێکە لەو شتانی کە بێتە هۆی تێکچوونی گەل چونکە خەڵکی خۆپەرست و تەوەزەل و بێبەزەیەکە میللەتی میسر گەلێکی زەحمەتکێش و بە قەناعەت و خۆگر و بە بەزەیی بووە بەڵام لەو کاتەو کە میسر سووریای داگیر کردووە و سامانی سووریا هاتە ناو میسرەوە خەڵکی لە سریانیەکان فێری تەمەڵی و ڕابواردن و هەندێ دابونەریتی ناشیرین بوون بەڵام ئەگەر میسر لە دەست سووریا ڕزگار بێ چیتر میسریەکان گرفتاری ئاکاری ناپەسەندی سریانیەکان نابن. من ئەگەر چێم زانی کە فرعون شێت بوو بەڵام چاوەڕوانی ئەوە نەبووم کام قسێ لە دەمی پاشایەک ببیستم چونکە پاشا بۆ پاراستنی دەسەڵاتی خۆی نابێ بەوە ڕازی بێ کە زەوی وڵاتەکەی لەدەست بدات و پێم وت ئەی ئەخناتون من ماوەیەک لە سووریا بووم و لە شاری ئەزمیر و مەژیدۆر ژیاوم و لە ئەزمیر فەرماندەی سەربازگەی میسری کوڕێکی هەبوو کە ناوی ڕامسز بوو ئەم کوڕە کە ئەو کاتە دەساڵان بوو بە جوانترین مناڵی سووریا لە قەڵەمەدرا و بەردەوام بە هەڵمەت و کەلای بەردین یاریە کرد بەڵام تووشی نەخۆشی بوو هێنایانە لای من و منیش زانیم کە کرمی گەدەی هەیە و چارەسەرم کرد هەروەها لە مەژی دۆش ژنێکی میسری هەبوو کە هیچ پیاوێک نەیەتوانی زیاتر لە یەک جار دەم و چاوی ئەو ژنە ببینێ چونکە ئەگەر دوو جار بیبینایە سەرسامە بوو ڕۆژێکیان ئەو ئافرەتیان هێنای لای من و ڕوانیم سکی ئاوسا و پێم وت ئەبێ بۆ چارەسەری نەخۆشیەکەت سکت هەڵبدڕ بوو ڕۆژێکیان چوون بۆ ماڵیان و سکیم هەڵدڕی و چاک بووە فێرعون پرسی بۆ ئەم قسانە بۆ منە جێڕیتەوە وتم لەبەر ئەوە ئەم شتانە بە تۆڵێم چونکە ئەو کوڕە ئێستا بە زەبری شمشێر و نەیزەی سەربازە سریانیەکان کەرکەت بوو و ئەو ژنە جوانە کەوتۆتە دەست سەربازە سەرخۆشەکانی سووریا و ئەوان بەبێ ئەوەی گوێ بدەنە هاواری و زەنای ئەو دەست درێژیەکەنە سەر ئای ئەم ڕووداوانە بەلای تۆ بێبایەخە و ئامادەی ڕێگا بدەی کە ناوەکانی میسر لە سووریا بکوژرێن و دەست درێژی بکرێتە سەر ژنە میسرەکان فیرعەون سەیرێکی کردم وتی سینۆها ئەی چی بکەم ئایا فەرمان بدەم کە لە بەرەوەی سووریا شۆڕشی کردو و دەیان میسری کوژراوە سربازەکانم سەد جار سەد سریانی کوژن ئاگەرم کارە بکرێت بەڕای تۆ کارێکی چاک و ژیرانەیە مەگەر و سریانیانەی لە بەرکوشتنی هەندێک لە میسرەکان ئەیان کوژین گیانیان نییە و ئەوانیش وەک میسرەکان خاوەنی ژن و مناڵ نین ئەگەر من سزای خراپە بە خراپە بدەمەوە تەنها خراپە دروست دەبێت بەڵام ئەگەر سزای خراپە بە چاکردن بدەمەوە ئەگەرچی گومانەکرێت کە خراپەی لێ دروست ببێ بەڵام دڵنیام کە ئەو خراپەیە لەوە کەمترە کە بیانەوێت بە خراپە وەڵامی خراپەکاریان بدەنەوە ئەگەر تۆ پزیشکی منی و ناتەوێت وتەکانت من بیمار بکە سەبارەت بە تۆڵەسەندنەوە لە سووریا بە تاوانی کوشتنی میسرەکان مەدوێت چونکە ئەم وتەی تۆ من زۆر ناڕەحە دەکا لە سەردەمی خویەتی ئامون خوێنیان بە خوێنە شۆریەوە و لەسەر کوژرانی یەک میسری سەد کەسیان لە خەڵکی وڵاتەکانی ترە کوشت بۆیە کینە زیاترە بوو چونکە ئەو سەد کەسە ژن و مناڵ و خزمی تریان هەبوو ئەوانیش هەوڵی تۆڵەسەندنەوەیانەدا بەڵام ئاتونەڵێت نابێت بە خوێن ڕشتن تۆڵە بسەندرێتەوە چونکە ئەگەر لە بری کوشتنی یەکێک یەکێکی تر بکوژرێتەوە هەرگیز ڕق و کینە و لاساری لەناو ناچێ بۆیە پێ دەڵێم کە چیتر لەم بارەی و لەگەڵ من گفتوگۆ مەکە و بهێڵە من لەگەڵ حەقیقەتەکەی خۆمدا بژیەم و لە جیاتی کینە لەلایەن ئاتونەوە خۆشەویستی لە دلی خەڵکیدا دروست بکەم. خۆشەویستان لە ئەڵلقەی داهاتوودا درێژەی ڕووداوە بە سراتەکانتان پێشکەشەکەین تا و کاتە ڕێز و سلاوی سورێن ناتق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار پەسەند بفەرمونون هاوڕێمان بن.